کتێب باشترین هاوڕێ. خوێندنەوەی کتێب و گەڕان بە نێو حکمەتەکانی نووسیندا. کتێبی چێشتی مجێور. نووسینی هەژار مکریانی، خوێندنەوەی ئومێدعالی

هەژاری مکریانی لە گێرانەوەی سرگوزیشتەی ژیانی خۆیدا پاش ئەوەی کە لە مۆسکۆ دەگەڕێتەوە و دەگاتەوە قامیشلی دەڵێ ئێوارەیەک لە قامیشلی ڕەمووی بەرپرسی لیژنەی قامیشلی بەتکا بردمیەوە ماڵ کەشی و بخۆم دەستی کرد بە جنێودان بەوانەی دەگەشت حزب ڕاچوون دەیگو نەهیز دەدەن نەدەهێڵن گەنم بووە و نەکۆکەینەوە منیش پێم وت هاواڵ ڕەمۆ ئەگەر کوانێک لە پێست بێ دکتۆر خوێنی نەخۆش دەزموێ بزانێ لە دەرونیدا چی هەیە کە بۆ تەمای کوان و زیبکە ئەوانەی دەرتان کردوون هەمویان ئەندامی خۆشەویستی خۆتان بوون قەت بیرتان نەکردەوە کام سەهومان هەیە نەخۆشیەکە لەکوێیە کەچی هەر مارکسێتەکەی خۆتان دەڵێ قەزا و قەدەر درۆیە هەر کەس بەغەڵت نەچێ تووشی بەڵا نابێ ئێوە هزار کەستان کردە پیاوی استعمار ئەگەر هەر یەکەی دوو خزمیان هەبێ ئەوە بوونە سهزار سهزار دەرکراوی دۆلار وەرگر حزبێکی بەهێزە و بربەست ناکرێ ئەویشوتی زۆربیان لەسەر تۆ بەگەژمان داهاتوون لە ئەنوایە خەتای ئێمە نەگەیشتویە مۆسکۆ منیشوتم من دەربارەی ئێوە هیچم بە کەس نەوتووە هەروتومە ویزەکەمان تاو نەبوو ئەگەر ئەوان ئەمەشیان کردوتە مای گلەیی خەتایەکم نییە هاتە جواب وتی دەجا چار چییە چارێک بکە ئاغا قۆچ بەگ دەیگو دەگەڵ یەکێک شەرمان کرد شەقێکم دەبەرزگی هەڵدا شەودایشی هاتەبوو وتبووی قۆچ بەگیان کوڕەکەم تڕی پێوە بند نابێ ئیلاجێکی بکە ئەویش وتبووی بۆ دایکم من دوعام لێ کردووە جێشەق چۆن بە من چارە دەکرێت حیزبی شوعی لە سووریا زۆر بەهێز بوو پیاو لایوا بوو ئەتوانن حکم بگرنە دەست باسی یەکبوونی سووریا و میسر پەیدا بوو حزبی شوعی هەموو تەبلیغاتی خۆی بۆ سەرگرتنی ئەو کارە تەرخان کردبوو چەند مانگ هەموو ڕۆژ لەسەر یەک وتاری سەرەکی وتاری سەرەکی ڕۆژنامەی نور کە ئۆرگانی حیزب بوو بە تاریفی ناسر و یەکێتی پڕدەکرایەوە یەکێتی سەریگرت ناسر لە جوابی تەبریکی خالید باگداش سوپاسگوزاری کرد عبدولحەمید سەڕاج کە کوردێکی شامی بوو کرا بە وەکیلی ناسر لەسەر سووریا عبدولحەمید ئەو پەڕی هاوکاری دەگەڵ خالید بەگداش دەکرد پیاوی دەوڵەت بە وڵاتدا دەگەڕان ئەندامی گەورەی حزیبیان دەگەڵ بوو هەر ڕایەتێک دۆستی شوێیانە زەوی دەدەینێ و بە کەسی تر نادرێ هەر کەسێ بە شوێی ناسێنرابە ئادرس و دوو ئەکسیان لێوەردەگرت لە هەموو شارانیش بەو ئارایە ناسران لەپڕ لە نیوە شەوێکدا بچن خالید باگداش بگرن لە ماڵ نەبوو و بەرنەهات هەرچی دەنکە جوەیەکی بە خالید پاشادا بوو گیراو لە زیندان تونند کرا مەگەر ئەوانەی کە توانی بوویان هەڵێن و خۆبشارنەوە پاشنیوە ڕۆیەک ڕەمۆ خۆی بە ماڵە مەدا کرد و هەر لە ڕێوە ملی لە جنێودان بە ناسری فاشیستی پیاوی ئیسیعماردا منیشوتم ڕەمۆژیان شتیوا مەڵێ ناسر پیاوی چاکە ئەگەر باوەڕناکەی ئەوە پەنج ژمارە نور بزانە چۆنی باز دەکە جەمیل حاجۆ لی پرسییم شێوعی زۆر بەهێز بوون دەیانتوانی یەکێتی تێکدەن خالید باگداش بۆ وای کرد تاوای لێبێ وتم دەڵێن هەتیوێکی زۆر بەدفەرد و ئای دەکرد دایکم بمرێ باوکم ژنێکی حیزبێنێ منیش پێی فێر دەبووم باوک مرد دایکی مێردی بە هەتیوبازێ کرد فریای هەردووشیان دەکەوت باگداش سووریای پێکەم بوو خەیاڵی کرد ئەگەر میسر بکەوێتە سەر سووریا حاکمیەتی سووریا و میسر زۆر باشە بەڵام ئیتر زەبیحی لە شام لێیان وەخۆ کەوت نامیلکەیەکی بەناوی کۆسمۆپۆلیتیە بە زمانی عەربی دەرکرد بە قەولی عەرب قوڕەکەی تارتر کردەوە زەبیحی وتی ڕۆژێک چوار کۆمونیستی تۆپیوی پایەبەرز هاتنە لای ڕەوشەن خانم گوتیان خالید باگداش دەڵێ ئەو نامیلکە خانم نووسیویە و بەناوی زەبیحی دەرچووە گلەی لە یەکەم خانم بە کامواچنینەوە وتی بە هەواڵی خالید بڵێن من نەمنووسیوە ئەگەر ببیسمەوە گلەی لێم هەیە بەڕە لەسەر هەتیوان لا ئادەم زەرەکە هەواڵ خالید وست بوو بەڵام ئێستاش نەیگوت چۆن ڕازێکی لەلایە و نایدرکێنێ شێویەکانی قامیشلی بەڕواڵات دۆستم بوون لە بنەوە بڵاویان دەکردەوە کە هەژار جاسوسی نوری سعیدا شەوێک لە ماڵ دەرکەوتم تووشی کوڕێکی ماڵە حاجۆ بووم سەرخۆش بوو وتی جاسوسی نوری سعید لێرە بمێنی دەتکوژم دەنگم نەکرد گەڕامەوە ماڵۆ نەچوم بۆ دیوەخان کابراەک بانگی کردمە دەرێ هانکەی دەهاتوو زۆر پەرێشان بوو وتی سەیدا بگەیە ئەمشە حوسێن دەکوژن و دەچاڵێکی دەخەن حوسێن هەر ئەوە بوو کە هەڕەشەی لێ دەکردم غارمدا خستە بوویانەوە ناو ژوورێکی خستە بوویانە ناوژورێکی لای ماڵێ گوێم لێبوو بابی دەیگو ئابرومان بۆ نەما تۆ هەڕەشە لە میوانی غەریبی ئێمە دەکەی پاڵم بە دەرکەوە نا بیکە بە خااتری خوددا من هیچ دڵ ئێشاویەکم نییە تا حوسێنم خلاص کرد زۆر بە زەحمت ئەمجار دەگەڵ حوسێن وابوو بووینە دۆست ئاومان بەیەکتری نە خواردەوە چەند ڕۆژێ دوای گەڕانەوەمان لە سەفری ئەوروپا نامەیەکی زەبیهێم بۆ هات نووسرا بوو برە دەوڵەت بە چۆرت حیسابی کردووە سینەم و من و تۆ هەریەک 444 لیرە و دە قڕوش قەرزارین کە بۆمان خرج کراوە خانمی دایکی سینەم کە مدیر مەدرسەیە قرارە بە ئەقسات بیدا ڕۆژێک بردیانمە ئیدارە یان پۆل بێنە یان بچۆ زیندان لە ناو مقۆمقۆی هاتو چۆکەراندا فیزمالکەمدایە و خانوەکەم گۆڕی و خۆم دزیەوە تۆش ئاگات لە خۆت بێ چوارمانگێک بەسەردا ڕابرد لەبەر دەرکی قاوەخانە دانیشتە بووم سێ پۆلیس و ئەفەندێک هاتن پۆلیسەکان چوونە قاوەخانەی ئەوبەری جادە مەعمور هاتە لای من کورد بوو وتی من کوڕی فلان کەسم منیشوتم ئای چۆنی چاکی باوکە چۆنە لە وەڵام داوتی ئەرێسەیدا تۆقەت چووی ئەڵمان وتم ئەی چۆن نەچوم ئای خوددا ئەو سەرچۆمی ڕینە و ئەو باد دوایی وتی سەیدا بەر لەوە باسم بۆ بکەی ئەوە دوو مانگەل لە شوێن تۆ بەو سێپۆلیسەوە دێ بەدێ دەکەم کەس نەیگوت عبدوڕەحمان حەسەن دەناسم هەر نووسی ومە جێگەی معلوم نییە بێنە ئێستا 444 لیرە و دە قڕژ نەغت بخەمشتمەوە خۆ من دڕام هێندەی لێت بگەڕێم تاسێک بردمیەوە ئای خویە چۆن پێوە بوو پاشکەمێک وتم برا با پێت بڵێم بەخدا جگەل لە هەندێک ساوار و ئارد هیچ چی ترشک نابم ناچاری دەبێت بمگەری و حەبسم کەی کە ئامادەم بەڵام ڕەنگە باوکت کە شەوێک لە گوندی حاجی ڕەشک میوانی بووم دڵی لێت بڕەنجێ ئیتر دوایی خۆت دەزانی بڕێک دامە تۆ زێگوەستا و پاشان وتی دەباشە تەبلیغەکە ئیمزاکە با من خلاصیم بێ منیشوتم جا ئەگەر ئیمزای کەم ینی ها وەرن بمگرن فەرخی چییە؟ وتی ئەدی چار چییە؟ وتم چار هەر ئەوەیە بنووسە نەمدیتەوە و ببڕێتەوە. ئیتر ئەویش وازی هێناوتی باشە خۆم ناخەمە بەر نەحلەتی بابوو دایکم خوا حافیست بێ ئینتیخابات بۆ ناسەر دەکرا عبد مدیر پۆلیسی تربەسپی هات وتی وەرە هەڵبژاردن وتم بەخوا نایم پاشان وتی پێناسەکەم دەیە بۆت مۆرکەم دەنا لە کار دەکەوێ وەک هەمیشە ئەلان کرا سەتی 99 نۆ لەدا ناسریان هەڵبژارد حکمی ناسر زۆر دەگەڵ کوردی سووریا خراپ بوو تەنانەت لێدانی سەفحی کوردی لە قاوەخانان قەدەغە کرا ترس و لەرز پەیدا بوو خەبەر داکەوت پۆلیس دێهات دەگەڕێن بۆ کتێبی کوردی و هەرچی باسی ئازادی کورد دەکات ماڵە حاجۆ نیگەران بوون کە تووشی هەرایەک بن وتم ئەو جۆرە کتێبانە مەسووتێنن دەیان بەمە ماڵە خۆم ئامادەم ساڵێک لە پێناویاندا زیندانی بکێشم بەو شەرتە کۆمەڵە مەجللەی هاوار کە دەبەر گیراوە بیدەن بەخۆم نابێ دەبێ سەوداسەری گرت کتێبم هێنانە ماڵ لەسەر تاقا ریزم کردن ژنێک هاتگوتی خێزانی حەسەناغا دەڵێ ئەگەر شتێکی واهەیە لە فەوتانی دەترسێ بۆم بنێرێ من دەیشارمەوە دەفتەری شعران و دەفتەرێکی یاداشتی عمری خۆم نرد پۆلیس بەدێوەەر بوون ملیان لە پشکنی نا بەڵام بۆ توتن بوو نەبوو کتێب هەرو ڕۆژە بارانێکباری سیاڵاو هاات ئەمانەتەکەی منی برد کە ژنی حەسەناغا لەدەم کەنداڵی چەم شارد بوونیەوە مەجلەکە بوو بە ئی خۆم بەڵام ڕۆژێک کە بەرەو بەغدا دەهاتمەوە بۆم بردنەوە وتم حەیفە لە کتێبخانەکەی خۆتاندا نەبێ تا ئەوەشم لەبیر نەچووە جارێک زستان لە شام لە کۆڵانێک تووشی دکتۆر ئەحمد عوسمان هاتم بەفر دەباری وتی هەر دەبێ شەو میوانمبی لە ڕێگەی چوونە ماڵدا زۆری گۆشتی برژاوکەڕی و چوار بوتلیش شەراب وتم ئەحمد ئەوەی تۆ کڕیت بەشی چوار کەس پترە وتی قەیدی ناکە کە سرم بە ژوور داگرت جەمال حەیدەری ڕئیسی حیزبی شێوەی عراقا کە ڕقی زۆری هەمیشە لە ناوی کورد و کوردستان بۆ دانیشتین بە کوردی قسەی دەکرد لێوانێکی شەراب خواردەوە ڕووی کردە من کاک هەژار تۆ دەبێت شاری باشمان بۆ بڵێ ئەوانەی تا ئێستا نووسوتن باش نین باسی کۆریا و دنیای دەرەوە بەکارمان نایە باسی کوردایەتی ئازادی کوردستان بنووسە بێدەنگ لنگم تا پشت ئەژنۆم هەڵ کرد ڕاز بوومەوە و تفە دەستێکم کرد وتی بۆ کوێ چ دەکەی وتم کار جەمەل نامەخوا بە پیاڵەیەک شەراب ئەوەندە کەوتوویە سەرمیلەت پەروەری بەخواوانەکەم نادگەمێ لە شام دەگەڵ زەبێهی کە هەمیشە فکری قۆڕ و خەیاڵ پڵاومان دەکردەوە فعات قەدریمان دیت چوینە لای عزیز شەریفیش کە حقوقی و چەپیەکی بەناوبانگ بوو زۆرمان بۆ ڕستن ناسەر ئەوەندە دژی نووری سعید و پەیمانانی بەغدایە 6 ملیۆن کورد لە عراق و ئێرانە ئەگەر ئەوان لە خۆی دڵخۆشکا و دنیان بدا چاکترین چەکی بەکار بردووە بە هەر فرۆ فیشاڵێک بوو ئەو دوانە وتیان فکرێ باشە فواد چاوی بە سدیق شەنشل و فایقسام ڕایکەوت بوو کە عراقی و دۆستی ناسەر بوون و دەگەڵ ئازیز شەریر دەچوونە قاهرە خواوڕاستان تیری کوێری گرتی بەشی کوردی لە رادیۆ قاهرە کرایەوە ئەمجار خەیاڵمان کرد کە ڕەنگە شای ئێرانیش لەبەر ناسەر کێچی بکەوێتە کەوڵی و رادیۆی کوردی دامەزرێنێ. ماوەیەکی پێچوو رادیۆ ئێرانوتی لەسەر مانویەتی شانشا رادیۆی 100 کیلوواتی لە کرماشان دادەمەزرێ کوردی لەسەر بڵاو دەکرێتەوە. شەوی دەست پێکردنی رادیۆ گوێمان بە رادیۆ نووسندووە بزانین دەڵێکی. ئاەتوڵا مردۆخ بە وتارێ کردیەوە کە ئەگەر عەربیەکەت لێبژاردبا فارسێکی ڕۆت دەمایەوە و دووسێ کردگە و بووگەی تێدا بوو لە قسە و گۆرانیەکانی تریش هەر کووردە و دەمی خوار دەکاتەوە تاوەک فارسی بچێ بەداخەوە نامەیەکی بڵند باڵام لەو بارەیەوە نووسی کە بابە. هیچ کوردێک دەو زمانە دەناو فارسی هەڵشەلدراوە ناگە بە هەزاران لە کوردی سووریا چاوەنۆڕی مەرحەمەتن ئێوە هیچ نەبێ گۆرانیەکان با کوردی بن و مەیان گۆڕن ئیمزا محسین ئێراندۆست پاش چەند شەوێک رادیۆ کرماشان لە باسی نامەی گەیشت و داوتی ئاغای محسین ئێراندۆست نامەکەت گەیشت دامان بە لیژنەی تایبەتی نامەیەکم بۆ سعید قەزاز نووسی کە وەزیری داخلی عراق و کوردێک بوو کە فلان من بیست و مەدەڵێن کوردێکی بەشەرەفی ڕاستت دەوێ باوەڕم نەکردووە چونکە بەردەستەی نووری سعیدی رادیۆ بەغدا لە پەستا جنێو بە ناسرەدا قەت جارێک ناڵێ ئەو کوردانی سووریا چەند بەدەستیەوە زەلیلن ناوێرن گوێ لە ڕادوی کوردی بگرن سەفحی کوردی لێدەن لە باتی ئەوە باسی وشتر بکەن باسی ئەوەش بکەن کە زۆر کاریگەر و ئابرووی ناسری پێدەچێ ئەگەر ئەوە بکەی باوەڕ دەکەم کە شەریفی ئیمزا بابکرد لەسەر پاکەتەکەم نووسی خصوصی لە بەیروت خستمە پۆستەوە وا بزانم پێگەیشتە بوو تەسیریشی بوو بوو چونکە زۆر زوو بەغدا لەسەر کوردی سووریا ناسری وەبەر حملە و جنێودا فشار تا ئەندازێک لەسەر کوردەکانی جززیر سووک بوو بەڵام لاتوە نەبێ ئەو نامانم بەتەنیا کردووە زەبیحی و من وەک مەلا شێخیان دوومان بە یەک پیا و حیساب بووین ئەو کوردانی کە چوبوونە مۆسکۆ بۆ بەشداریکردن لە ویسیڤال لەگەڵ سەردەستەکەیان گەڕانەوە گلەم لێکردن کە بۆچی لەسەر رادیۆ مۆسکۆ وتاریان بە عەربی داوە بە کوردی نەبووە ئەوانیش وتیان ڕێگەی کوردی خوێندنەوە نەبوو بەڵام وامان کرد وا بچێ زۆرمان خزمەت بە کورد کرد منیش پرسییم کاکە نووسراوەکەی ئێمەت دا بەچێ وتی ئای بەخدا لە بیرم چوو ئێستاش هەر لە چەمەدانەکەمدایە پرسییم دەکرێ بیدەیەوە بەخۆم وتیان بۆچیتە وتم وەسیێت دەکەم دەگەڵمی دەقەبرخەن ئێمە ئەوەندەی پێوە ماندوو بووین تۆ لە بیرت بچێ عزیز شەریف کە لە مۆسکۆ گەڕابووەوە لە ماڵی ڕەوشنخانم بەسرتە پێیوتم لە مۆسکۆ بە دزیەوە مەلا مستەفام دیوە وتویە هەژارم بۆ ماچکە و سڵاوی منی پێبگەێنە پاش یازدە ساڵ ئەوە هەوڵ جار بوو خەبەری بارزانانی بزانم نەجیب خەفاف لاوێکی عراقی کە چوو بۆ مۆسکۆ گەڕایەوە وەباڵ بەستۆی خۆی وتی چوینە لای نازم حکمت وتمان چۆن وا بکەین زۆر لە لاوانی دنیا کۆکەینەوە و دەردی خۆمانیان بۆ بڵین ئەویش وتبووی ئەوە لە ملی من من داوەتی گشتیان دەکەم خەرجیش دەخەمە سەر لاوانی شوڕەوی ئێوە چیتان دەوێ بڵێن بۆشتان تەرجمە دەکرێ سەری وەخت سعات چواری ئێوارە پتر لە 500 کەس نمایندەی دەستەجاتی رووسیا و نامۆ و لاوەکی لە ساڵۆن کۆبوونەوە چاوانۆڕین سەرۆکی دەستە تەشریف بێنێ قسەیان بۆ بکە چارەگێک ڕابرد نەهات نیو سەعاتی پێچوو هەر نەهات نەخێر هەرچی تەلەفۆنمان کرد پەیدا نەبوو کە نەبوو نازم حکمت ڕوویکردە میوانەکان وتوێتی من کراومە وەکیلی کوردەکان قسەتان بۆ بکەم تێری هاواری کورد کرد زۆریان بۆ لە چەپلەدا یەک لە قسەکانی ئەوە بوو من کە بە کوردستانی ئازاددا نەچمەوە تورکیا لاموایە تورکیا دەوڵەت نییە و بۆنی ئازادی نەکردووە میوان بەڕێکران و هاتینەوە منزڵەکەمان شەو درنگانێک سەردەستەکەمان هاتەوە وتمان لەکوێ بووی وتی کارم هەبوو وتمان کاری لەوە گرنگتر کە نەهاتی چییە وتی کارم هەبوو برایەوە کەوتینە پێ و شوێنی ئەو کارە گرنگە ڕوون بووەوە سەردەستە لە ئاسانسۆردا مهندسێکی مینەی دیوە بووناشناو لای داوەتە ماڵی ئەو لە کۆبوونەوە خۆی بواردووە نازانم نەجیب درۆی دەکردیانە خوا دەیزانی زەبیحی هاتە جەزیر وتی دەمەوێت سەرێک لە عراق بدەم بزانم بۆ پارتی هیچ نەشتە و مەشرەمان بۆ نانێرێتە شام منیش وتم مەچۆ خەتەرە ئەویش وتی نامەلا مەلاعالی کۆڵتەپەیی لە جوابی تێلگرافمدا گوتوویە بشیەی قەیناکە جاران هەر بۆی دەنووسیم نەکەی بێەوە زەبیحی لە مووسڵەوە تەلگرافی کرد ماری لە بیمارستانزا خوا شکر بە سەلامەتی گەیشت پاش شەش ڕۆژ سەر و کەلەی پەیدا بوو وتی مەلا خراپ قەومە چوومە ئوتێل لە کەرکوب پیاوێک بردمێ ماڵە خۆی پۆلیس ڕژابوونە ئوتێل من بگرن نازانم چۆنیانزانی بوو بەپەلە لە ڕێی مووسڵەوە هاتمەوە پرسییم ئەدی ئەو نەعلە قۆڕە چییە دەپێتدا کوا کەوشەکانت وتی شۆ لە ماڵی عەرەبێکی چۆلێ میوان بووم بەیانی وتی چۆن دڵت قبول دەکە مامت پێخاوز بێ ئەو کەوشانم بدەیە نەمدابا دەهات لە ڕێ دەیکوشتم منیش سەرێکم هێنا و وتم ئای ئافریم بۆ کەرەمی عرب تەواو لەو ژیانە بێتامە و ئەم شەڕە چقەی شێوێ و بێکاری و سەرباری خۆم وەرز بوو. هیچ هومێدیشم بە هیچ نەمابوو بڕیارمدا بە ماڵەوە بچمە میسر و حولی شاگرد ئاکاسی بدەم و هەژاری خۆم بکەم و کەس نەمناسێ. هەردەو فکرانەدا بووم شەو رادیۆ بەغدا خەبەریدا کەسبەی نووری سعید و مەلیک دەچنە تورکیا بەیانی ماسوومتی بۆ رادیۆ ناکەیەوە وتم رادیۆی چی؟ ئەو سەگ بابانە دەچنە تورکیا داخۆ چ داوێک بۆ کورد ئەنێنەوە کردمەوە میوزیکی مارش بوو بەستم. گەگرانی ئازیز و خۆشەویست لێرەدا بەم شێوەیە هاتینە کۆتایی بەشی چلوپێنجی خوێندنەوەی کتێبی چشتیم جێوری هەژاری مکوریانی تا بەشێکی تر شەوتان ئارام ژیانتان پڕ بێت لە شادی و بەختەوەری